واللە بما تعملون بصیر ئەو خوایەیە کە ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژا دروست کرد و پاشان گەورەیی خۆی بەسەر عەڕشا دەرخست ئەزانێ بەوەی ئەچێتە ناو زەویەوە و ئەوەی لە زەوی دێتە دەر و ئەوەی لە ئاسمانەوە ئەبارێتە خوار و ئەوەی سەرەکەوێ بۆ ئاسمان باوەڕ بە خوا و بە پێغەمبەری خوا بکەن و لەو سامان و داراییە خەرج بکەن کە خوا ئێوەی لە جێی خۆی داناوە لە تەسەڕوف تیا کردنیا، ئەگینا هی ئەوە و هی ئێوە نییە، چونکە ئەوانەی باوەڕیان بە خوا و پێغەمبەری خوا کردووە لە ناو ئێوەدا و سامان و دارایی لە ڕێی خوادا خەرج ئەکەن پاداشتێکی گەورەیان بۆ هەیە. وَإِنَّ اللَّهَ بِکُمْ لَرَءوفٌ رَحِیمٌ. خوا ئەو خوایە کە ئایەتی ڕۆشن و ئاشکرا نازڵەکا بۆ سەر بەندەی خۆی بۆ ئەوەی لە تاریکی نەزانی و خوانەناسیەوە دەرتان بکا و بتان خاتە ڕووناکی باوەڕ و خواناسین و خوا بەڕاستی میهرەبان و بەڕەحمە لەگەڵتان. بۆ ئەبێ دارایی و سامان لە ڕێی خوادا خەرج نەکەن لە کاتێکدا کە هەرچی میراتی ئاسمانەکان و زەوی هەیە هەمووی بۆ خوا ئەمێنێتەوە و کەس هەتا هەتایە نابێ بە خاوەنی هیچ ئەوەی لە ئێوە بەر لە گرتنی مەککە سامان و دارایی خۆی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ لە ڕێی خوادا لەگەڵ کەسێکا کە پاش گرتنی مەککە دارایی و سامانی لە ڕێی خوادا خەرج کردبێ و غەزای کردبێ وەک یەک نین و یەکسان نین. الرحیم. کێیە ئەوەی قەرزەدا بەخوا بە قەرزدانێکی جوان واتە بە دڵێکی ساف و نیازێکی پاک تا خوایش دووقات قەرزەکەی بداتەوە و پاداشتێکی پڕ قەدر و حورمەتیشی بۆ هەیە سەرەڕای بە دووقات دانەوەی قەرزەکەی لەو ڕۆژەدا کە پیاوانی خاوەن باوەڕ و ژنانی خاوەن باوەڕ ئەبینی ڕووناکی باوەڕیان وەک چرا لەبەردەمیانەوە و لای ڕاستیانەوە ڕێگەی بەهەشتیان بۆ ڕۆشن ئەکاتەوە فریشتەکان پێیان ئەڵێن مژدەتان پێدەین ئەمڕۆ بە بەهەشتگەلێ جۆگای ئاو لە بن دارەکانیەوە ئەڕوا و هەتا هەتایە لەو بەهەشتەدا ئەمێننەوە و گەیشتنی مەزنیش بە مراس هەر ئەوەیە. بگەڕێنەوە بۆ دواوە بۆ دونیا لەوێ لە دووی ڕووناکی بگەڕێن ئا لەو کاتەدا شورەیەک لە نێوان ئەوان و خاوەن باوەڕەکانا دروسەکرێ دەرگایەکی هەیە ئەو دیوی لە بەرچاو نەبووی دەرگاکە ڕەحمەتی خوای تیایە چونکە دیوی بەهەشتە و دیوە دیارەکەی کە لای کافرەکانەوەیە سزا و عەزابی تیایە چونکە دیوی دۆزەخە. موسڵمانەکانیش لە وەڵاما پیانەڵێن، بەڵێ وەڵڵا، بە دیمەن لەگەڵمان بوون، بەڵام ئێوە خۆتانتان بە دووڕوویی تووش کرد و کەوتنە خۆمەڵاسدان بۆ لێدانی موسڵمانان و کەوتنە گومان و دوودڵییەوە لە موسڵمانێتی و هیوای پووچ و بەتاڵ لە خوای خۆتانی بایی کردن تا فرمانی مردنتان هات و شەیتان و تەماعی دنیا ئاگای لە خوا پێنەهێشتن بزانن کەوا خوا زەوی وشکی مردووی بێ گژوگیا زیندوو ئەکاتەوە بەوە کە پاش مردنی و گژوگیا تیا نەمانی گژوگیای تیا ئەڕوێنێتەوە ئێمە بەڕاستی ئایەتەکانی خۆمانمان ڕوون کردۆتەوە بۆ ئێوە بەڵکو عەقڵتان پێ بشکێ و تێبگەن کە خوا چەند توانایە. ئەوانەی ئیمانیان هێناوە بە خوا و بە پێغەمبەرانی خوا، ئەوانە کەسانێکن بەڕاستی ڕاستگۆ و لە ڕۆژی قیامەتا ئەکرێن بە شایەت لەسەر ئوممەتانی تر لای خوا و پاداشتی خۆیانیان هەیە و ڕووناکییان لە ڕۆژی قیامەتا بۆ هەیە و ئەوانیش کە کافر بوون و ئایەتەکانی ئێمەیان بە درۆ دانا ئەوانە هاوڕێی دۆزەخن. پاشان وشک ببێ و سەیر کەی زەرد هەڵگەڕاوە و بووە بە پووش و کەوتۆتە بن پێ چۆن هەمووی بێ مایە ئەبێ ژیانی دنیایش هەر وایە ژیانی دنیا بەم جۆرەیە ژیانی ئەو دنیایش سزایەکی سەختە بۆ ئەوەی بیری لێ نەکردبێتەوە و خۆی بۆ ئامادە نەکردبێ و بەخشین و لێبووردن و ڕەزامەندی خوایە بۆ ئەوەی فەرمانبەرداری لە فەرمانی خوا کردبێ و ژیانی دنیا لە هۆیەکی ڕابواردن بەولاوە نییە بۆ کەسێ بەم دنیایە بایی بووبێ. ان ذلک علی اللە یسیر هیچ دەرد و بەڵا و موسیبەتێ نادا لە شوێنی خۆی وەک وشکەساڵی و سن و کوللە و شتی وا لە زەویدا و وەک نەخۆشی و برینداری و شتی وا لە خودی خۆتانا ئیلا بەر لەوەی کە ئەو موسیبەتە دروست بکەین لە کتێبێکا نووسراوە و بڕیار دراوە کە لەوح المحفوظە و ئەمەیش کارێکی ئاسانە بۆ خوا بەڕاستی ئێمە پێغەمبەرەکانی خۆمانمان بە موعجیزەی ئاشکرا و دیارەوە ناردووە و هەر یەکە کیتابی خۆیمان لەگەڵ ناردووە و سەنگ و ترازووی مامەڵەمان لەگەڵ ناردوون تا خەڵک داد بەرپا بکەن و ئاسنیشمان ناردووەتە خوارەوە هێزێکی زۆر توند و چەند جۆرە سوود و قازانجی بۆ خەڵک تیایە ئەدەواتی جەنگ و کشتوکاڵ و پیشەسازی و شتی تری لێ دروسەکەن و ئەو کاتە خوایش بزانێ کێ لە پەنامەکی و نادیارەوە یارمەتی ئەو و پێغەمبەرانی ئەدا. لە پاشا هاتین بە شوێن نوح و ئیبڕاهیمە پێغەمبەرانی تری خۆمانمان نارد وەک پێغەمبەرەکانی بەنی ئیسڕائیل و عیسای کوڕی مەریەممان بەدوایانا نارد و ئینجیلمان پێدا و بەزەیی و میهرەبانیمان لەگەڵ خەڵک خستە دڵی ئەوانەی شوێنی کەوتن و خۆیشیان ڕەبەنی و خۆ لە خەڵک دوور گرتن و زیادە خواپەرستیان داهێنا بۆ خۆیان ئێمە نەمانبڕیبوو بەسەریانا لەگەڵ هەرکەس کە مەیلی لێ بێ لوتف و گەورەیی لەگەڵ بکا و لوتف و گەورەیی هەر بەدەست خوا خۆیەتی بە هەر کەسی بدا ئەیدا و خوا خاوەنی لوتف و گەورەیی مەزنە.